ئەو بوونەوەرەیە کە تەمەنی لە خوار هەژدە ساڵییەوەیە، کارکردنیش ئەو چالاکیانەیە کە دەشێت زیان بە لایەنی جەستەیی و دەروونی و کۆمەڵایەتی و ئەخلاقی مناڵ بگەیەنێت و ئاستەنگ بۆ گەشە و ئاستی فێربوونیان دروست بکات. ئەو بوارانەی بە هۆی کارکردنەوە مناڵ لێیان بێبەش دەبێت، یەکەم خوێندن، زۆر جار بە هۆی کارکردنەوە مناڵان خوێندنیان لەدەست دەچێت یاخود کات و توانای پێویستیان نامێنێت بۆ خوێندن، لە کاتێکدا خوێندن بنەمایەکی گرنگە بۆ فێربوون و زانین بۆ ئەوەی لە پاشە ڕۆژدا بتوانێت پیشەی گونجاوی دەست بکەوێت دووەم یاریکردن مناڵانی ئیشکەر هەمیشە کات و پاڵنەریان بۆ یاریکردن کەم دەبێتەوە لە کاتێکدا یاریکردن یارمەتی مناڵ دەدات بۆ ئەوەی بگات بە بارودۆخێکی دەرونی و جەستەی گونجا و ئارام هەروەک سوودیشی دەبێت لە چاکبوونەوە لەو شۆکە دەرونیانەی کە تووشیان دەبێت بەڵام لە بری ئەوەی یاری بکەن کارکردن وایان لێ دەکات بیر لە پارە بکەنەوە. مەترسیەکانی کارکردنی مناڵ یەکەم، لە ڕووی دەروونییەوە، کارکردن دەبێتە هۆی ئاستەنگ دروستکردن بۆ فێربوونی مناڵ و گەشەکردنی هەست و پێگەیشتنەکانی بە شێوەیەکی دروست، بەو هۆیەی کە زۆرجار لەبەر کارکردن واز لە قوتابخانە دەهێنن، بۆیە بێبەش دەبێت لە خوێندەواری و زانین و فێربوون. دووەم، لە ڕووی کۆمەڵایەتییەوە. وشکبوونەوە، ماندووبوون، بەدخۆراکی، کێشەکانی کۆئەندامی هەرس، ئاوسانی پێ و پەلەکان دەبنەوە، هەروەک ڕووبەڕووی تووشبوون بە ڕووداوەکانی هاتوچۆ و تەنانەت گیانلەدەستدانیش دەبنەوە. چ کاتێک منداڵ دەتوانێت کار بکات؟ بەپێی یاسای عێراقی تەمەنی کارکردن دوای پانزە ساڵییە، بەڵام بەپێی مادەی نۆت و یەکی یاسای کارکردنی مناڵانی عراقی چەند جۆرێکی کارکردن هەیە کە نابێت مناڵان ئەنجامی بدەن لەوانە یەکەم کارکردن لە ژێر زەوی دووەم کارکردن بە ئامێری تیژ و مەترسیدار سێم کارکردن لە ژینگەیەکی ناتەندروستدا چوارەم، کارکردن بۆ ماوەیەکی زۆر یان کارکردن لە شەودا. ڕێوشوێنەکانی کارکردن لە کاتێکدا مناڵی سەرووی تەمەەن پ ساڵ کاری کرد دەبێت ڕەچاوی ئەم خاڵانە بکرێت یەکەم کات دەبێت دڵنیا ببیتەوە لەوەی مناڵ هەشت سەعات زیاتر لە ڕۆژێکدا کار نەکات و کارکردنەکەش ڕێگە لە چوونە قوتابخانی نەگرێت. دووەم جۆری کار دەبێت دڵنیا ببیتەوە لەوەی ئەو کارە زیان بە منداڵەکە ناگەێنێت ئیتر چ کچ بێت یان کوڕ و لەگەڵ تەمەنەکەیدا دەگونجێت. سێیەم، سەرپەرشتیار، دەبێت دڵنیا بیتەوە لەوەی کارکردنەکە لە ژێر سەرپەرشتی کەسانێکی پێگەیشتووی گونجاودایە. هۆشیاری لەبارەی کارکردنی مناڵان. هەڵمەتی هۆشیاری ڕێکخراوی سەیڤ چڵدرن.